بەڵام ئێمە جیاوازیمان هەیە لەگەڵ ئەو خەڵکانەی تر کە شای و شایلۆغانە ئەکەن بە مناسبەی سەری ساڵ و بە ناوی حەزرەتی عیساوە ئێمە گوناحی تیا ناکەین ئەنا ئێمەش ساڵ ساڵی خوایە و ڕۆژ ڕۆژی خوایە و مانگ مانگی خوایە و ئەزانین ساڵێک 2019 تەواو بوو ئیمڕۆ سێ ڕۆژە پێمان ناوەتە 2020 دیارە ئینسان لە حەیاتە ئەبێ گۆڕان بەسەر خۆیا بهێنێ، تەغیراتێک، گۆڕانکارییەک کە شایستەی ئینسانییەتی ئینسان بێ. کاتێ ئێمە یعنی مەوزوعی وتارەکەم بریتیە لەوە دەزمایەی ژیانمان دەستمایەی ئێمە ژیانمانە، تەمەنمانە، با زایی نەکەین، ئەوە ناونیشانی وتارەکەیە، بۆی لە بیرم نەچێ. کاتێ ئێمە پیشانگایەک دروست ئەکەین، حەز ئەکەین لەو شوێنەوە کەوا خەڵک یە بۆی جوانترین دیکۆر دابنێین. کاتێ خانووێ دروست ئەکەین، حەز ئەکەین مەدخەلی ماڵەکەمان زۆر شیک و جوان و ڕێک و پێک بێ. کاتێ خواردنێ ئەخەینە بەردەمی میوان، حەزەکەین سەرنجی ڕابکێشێ ئەم ساڵەش کە هاتووە لە تەمەنی تۆ پیشانگایەکی عمری تۆیە هەوڵبە شتێکی جوانی تا پێشکەش بکەی بیدایەتەکەی بە باش دابمەزرێنی هەوڵبە ناوی خوای لێبێنی بۆ ئەوەی کەوا بە سەرشێتانە بە سەریان نەڕۆی چونکە دوایی سوێند بە عەسر، سوێند بە کاتی عەسر، سوێند بە زەمەن، بە تەمەن. ان الانسان لفی خسر جنسی ئینسان ئەوەی پێی بڵێ ئادەمی زاد و ئینسان هەمووی وا لە زیانە هەمووی وا لە خەسارە هەمووی بەرەو تیاچوون دەڕۆن ئەی چی بکەین خوایە گیان ئیسیسنایەکی کردووە ئللا الذینە ئامن و ئەمانە نەبێ هەمووی لە زیانە هەمووی لە زیان و زەرەرایە ئەمانە نەبێ خۆت بەرە پاڵی ئەمانە الا الذین آمنو جگە لەوانەی ئیمانیان هێنا بە ئەڵڵا بەوەی ئەڵڵا داوای کرد بەوەی ئەڵڵا ئەمری پێکرد ئیمانیان بەو شتانە هێنا لە ئوموری غەیب و لە ئوموری شەهادە ئەم ئیمانە ئەمە قسەیە ئەمە نەخشە و خەریتەیە ئەبێ عەمەلی تەتبیقی کەی وعاملو الصالحات ئەبێ نوێژی فەرز بکەیت ئەبێ فەرزەکان جێبەجێ بکەی بێجگا فەرزەکانیش ئەوەی پێی ئەوترێ کردەوەی چاکە بۆ خۆت بۆ خێزانەکەت بۆ ئادەمیزاد بۆ سەرزەوی بۆ بونەوەر هەر کردەوەیەک باش بێ تۆ بیکەی زەرەری بۆ خۆت و بۆ خەڵک نەبێ خوا پێی ڕازی بێ ئەوە عامل و صالحات هەمووی دەگرێتەوە ئەوانە نەبێ ئیمانیان هێنا ئیمانێکی تۆکمە و بتە و و ئیمانەکەیان پاڵی پێوەنان کردەوەی چاکە بکەن وتواصوا بالحق ئامۆژگاری یەکتری ئەکەن کەوا لەسەر حەق لەسەر عەدل لەسەر ڕاستی لەسەر زوڵم نەکردن بەردەوام بن دامەزراو بن وتواصوا بالصبر ئامۆژگاری یەکتریش دەکەن کەوا سەبریان هەبێ لەسەر ئیمتیحان و ئیبتیلا و ناڕەحەتیەکانی ژیان چونکە ئەوەی ئیمان بێنێ ئەوەی عەمەلی ساڵح بکا و کاری خراپ نەکا، ئەوەی نەسیحەتی خەڵک بکا بۆ لای خوا، بانگی خەڵک کا بۆ ئیسلام، بۆ پیاوەتی، بۆ مەردایەتی، دووچاری زەحمەت و مەینەت و ناڕەحەتی ئەبێ. بۆیە ئەبێ دەرمانی چوارەم وتواصوا بالصبر ئەبێ ئاراممان هەبێ، سەبرمان هەبێ، دان بە خۆمانا بگرین. ئەبێ بزانین پێغەمبەران زۆر زەحمەتیان بووە، ئەسحابی پێغەمبەران سەڵات و سەلامی خوا لەسەر ئەوان بێ و خوا لەوانیش ڕازی بێت زۆر زەحمەتیان بووە علەما و ئەولیا زۆر زەحمەتیان بووە یبتلى الرجل على قدر دینه چەند دینت مەحکەم بێ ئیمتیحانەکەت قرس دەبێ ئاگات لێبێ کەواتە ئێمە لە بیدایەتی عمرمان لەم ساڵە تازەدا ئەمرێکی خوامان بەسەرا خوێنرایەوە خوا سوێنی خواردووە، و ان اللە لا یخلف المیعاد، خوا وەعدی خۆی خیلاف ناکا، ئەیباتە سەر، ئینسان لە زەرەردایە، ئینسان لە لە تیاچوونایە، هەمووی، ئیلا ئەمانە نەبێ، ئەوەی ئیمانی هێنا بە ڕێکی بەڕێزان رسول اللە صلی اللە علیه وسلم ئیمامی ترمذی حەدیثێکمان بۆ گێڕێتەوە ئەفەرمێ ئێغتەنیم خەمسەن قبلە خەمسین پێنج فرسەت هەیە بیان قۆزەرەوە پێش ئەوەی پێنج ئافات یەخەت پێ بگرێ پێنج فرسەت پێنج کەسابەتی قازانجکەر فرسەتیان لێ بێنە پێش ئەوەی بەڵا و مصیبەت لە پێنج جۆری تر یەخەت بگرێ بیستوتە حەدیسەکە دەیان جاریش بیستوتە یەکەمینیان شەبابەکە قبل هیڕەمیک کاتی لاویت کاتی گەنجیت بەر لەوەی پیر بیت پێغەمبەر وەسیەتمان بۆ ئەکا ئامۆژگاریمان ئەکا بیرمان ئەخاتەوە ئەڵێ ئەی خەڵکینە ئەی گەنجەکان ئەی لاوەکان ئەی لاوەکان سەیری پیرەکان بکەن لە پاڵتانە لە ماڵتانە لە بازارتانە بزانە لاوێک گەنجێک لەگەڵ پیرێکا فەرقی چییە پێش ئەوەی پیربی فرسەت بێنە لە گەنجیەکەت ئەگەر فرسەتت نەیەنا دوایی پەشیمان دەبیەوە هەر یەکە لەم وێزگانە زۆر گرنگن لە ژیانی مرۆڤایەتیدا دەبێ بە هەند بگیرێن هەر کەم تەرخەمیەک لە خاڵێک لەو پێنج خاڵە یەکێک لەو بەڵایانەی دوایی یەخەی خاوەنەکەی دەگرێ خوای گەورە بمان پارێزێ هەموویان خەڵاتی خوان باجی قورسی پەشیمانی یەخەمانەگرێ ئەگەر سوودیان لێوەرنەگرین هەوڵ بدەین لەو کاتەی کەوا لە یەکێک لە خاڵەکانی یەکەمان کە خەڵاتی خوان بیری داهاتوو ئایندەمان هەبێ بۆ ئەوەی کەوا قازانج بکەین لە نیعمەتەکانی خوا یەکەم گەنجی ئەی گەنج خۆشەویستەکانم ئەو مزگەوتە پڕە لە گەنجە ئەی گەنج وریابە تافی لاوی هەتا سەر بۆت نامێنێ ڕۆژێک دێت پیر دەبیت دەستت دەلەرزێ، چاوەکانت کز دەبن، بە عەینەکیش هەر تەم ئەکا. گوێچکەکانت قورس و کەڕ دەبن. ئەژنۆکانت وشک دەبن. شەهوەت و ئارەزووت سفر دەبێ. کەواتە لە گەنجینەی گەنجیت پاشەکەوتکە بۆ سەردەمی پیریت. ئەگەر لە سەرەتای تەمەنتانەوە، ئەمە وەعدی خوایە، جەماوەری لاوان، یەکێک لە ئێوەن لە ژێر سێبەری عەرشی خوا لە ڕۆژێکا کەوا سێبەر نییە. کێ؟ شاب نشأ فی عبادة اللە، گەنجێکە هەر لە ئەوەڵەوە لە عیبادەتی خوا پێبگا. لە حەدیثێکی ترا فەرمێ گەنجەکان پشتیان گرتم پیرەکان بەرگریان کردم یەقەیان پێگرتم کاتێ هاتم بووم بە پێغەمبەر ئەسحابی کەهفیش نمونەیەک بوون بۆ ئێوە قدوەن بۆ هەمومان کەواتە ئەبێ ئاگاتان لێبێ بەشتی پڕوپوچ ئەو تەمەنە زایە مەکە ئەو عمرە خەرج مەکە لە شتێکا سەرفیکە ئەوەڵ خوا ڕازی بێ سودی خۆتی تیا بێ سودی خێزان و گەل و نیشتمانەکەتی تیا بێ سبەینێ سەربەرز بی ڕووسور بی پێی لە بنی دیوار و سەر کۆڵان و ناو شوێنی پیس و چەپەڵ زایی مەکە بەجگەرە و بە تلیاک و بە عرق زایی مەکە بە فەسادی ئەخلاقی زایی مەکە دوایی پەشیمانە بیتەوە دوایی دادت نادا دووهم لە کاتی لەشساغی و تەندروستیە سود وەربگرن لە لەشی ساختان. چەند نەخۆشهەیە ئێستا گاز ئەگرێ لە دەستی خۆی ئەڵێ خۆزگەی سە لە مزگەوت بوومایە بەڵام لەوانەیە وەختی خۆی ناتبێ چەند کەزەیە ئێستا حەزیە کرد خزمەت بکە ئیش بکە بەڵام نەخۆشە و لە جێگا کەوتووە خواخوایەتی خواخوایەتی کانیۆلایەکی بۆ دانێن، ئاو بتکێننە دەمی، خواخوایەتی یەکێک مێشێکی لێ دەرکا، خواخوایەتی یەکێ سەری لێ بدا، دەی تۆ ئێستا کە لەش و ساغە، کە تەندروستی، قەدری ئەم نیعمەتە بزانە، پێش ئەوەی لێو وەربگرنەوە. صحتک قبل سقمک، پێش ئەوەی نەخۆشکەوی، قەدری لەشساغی بزانە، ئەوەی پێت ئەکرێ لە لەشی ساغا بە حەڵاڵی ئەنجامی بدە. چونکە لە نەخۆشیا ئینسان زۆر کڵۆڵە کاتێک لەشی لەش ساغە توانی زۆر شت بکەی ئەتوانی زۆر شت بخۆیت مێشکت باش کارەکە دڵت باش لێ ئەدا بەڵام لە نەخۆشیە هەمووی ئەشێوێ خەوت تێک ئەچێ خواردنت تێک ئەچێ ڕۆشتنت بینینت بیرکردنەوەت کار و کەسابەتت کەواتە وریابە بە لەشی ساغ و بازوی بەهێزتا مەنازە ئەوە فرسەتێکە خوا ئیمتیحانی داوی دوای ماوەیەک وردە وردە وردە وردە لێت وەرەگرێتەوە سێهەم دەوڵەمەندی پێش هەژار کەوتن هەر کەسێ شتێکی هەبوو دەوڵەمەنە لەوە هەر کەسێ شتێکی هەبوو لەوا دەوڵەمەنە پارەیە بوو لە پارە دەوڵەمەنە عقلی هەبوو لە عقلا دەوڵەمەنە عیلمی هەبوو لە عیلما دەوڵەمەنە مەکانەتی هەبوو خەڵک گوێی لێ ئەگرت لەوا دەوڵەمەنە جوانی هەبوو لەوا دەوڵەمەنە حەیا و حورمەتی هەبوو لەوا دەوڵەمەنە پێش ئەوەی فەقیر بکەوی سوود لە دەوڵەمەنیەکەت وەربگرە غیناکە قبل فەقرک اغتنم خمسا قبل خمس یەکێکیان غیناکە قبل فقرک، پێش ئەوەی هەژار بکەوی ئاگات لێبێ لە دەوڵەمەنیا ئیستیفادە بکە کە هەتە، ڕەزیل مەبە چروک مەبە بیبەخشە پاشەکەوت بکە هەڵی بگرە ڕۆژێک دێت بۆ دینارێ بەدار ئاچی بۆ نانێ بەدار ئاچی ئینسانی عاقڵ ئەبێ وریابێ ئەبێ ئەمڕۆ و بەیانیشی لەبیر بێ وانەزانێ تا سەر ئەمێنێ ان مع العسر یسرا خاڵێکی تر فەراغ کاتێک کاتت هەیە پێش ئەوەی کەوا مەشغەڵەت ڕوو تێ بکە چەند گەنج لە ئێوە ئیساتوانی هەموو قورآن لەبەر بکە چەندێک لە ئێوە ئەتوانێ ئیشی عجیب و غەریب بکە داهێنان بکە بەڵام نایکە ڕۆژێ یەتە پێشەوە ڵێ خۆزگای ئەوەم بکردایە تازە تەواو فەراغەکە قبل شغلك ئیمڕۆ مەجالت هەیە ئیشێ بکەی بیکە سەردانێک پێی بیکە نوێژی جەماعەتێ بکەی دەرسێ بخوێنی هاوکاری نەهەژارێ بکەی سەر لە خزمێ بدەی شتەکان تەوزیع بکە ئەم فەراغە ئەم فرسەتە کە ئیمڕۆ هەتە داینێ بڵێ بەیانی هەڵەسم ئاوا ئەکەم دوای ئەوە ئاوا ئەکەم دوایەوە چمە بازار ئەو ئیشەکەم دوایەوە لەگەڵ باوکم لەگەڵ دایکم لەگەڵ ڕەفیقەکەم خوێندنەکەم زانکۆکەم بازرگانیەکەم تەرتیباتێ بکە پێش ئەوەی کەوا مەشغەڵەت ڕووتێ بکە ئەمە ژیانی پێ وترێ دوای ئەمە مردن هەیە خلق الموت والحیاة خوا مردن و ژیانی دروست کردووە لیبلوکم بۆ امتحانمان بکات تاقیمان بکاتەوە ئەیکم احسن عملا تا بزانێ ئێمە خەریکی چین کێ باشترین کردەوە ئەکا دەی دەی لە ژیان فرسەت بێنە بۆ مردنت پێش ئەوەی بمری ئەو مردوانەی گۆڕستان ئیسا ئاواتیان نەزانی زەویەکە چییە، کە ئاواتیان ئەوەیە بێنەوە لەێر زەرێک زەوێکی ڕوقمیان دەست کەوێ. مۆبایلێکی ئاخر مۆدێلیان هەبێ، سیارێکی ئاخر مۆدێلیان هەبێ. ئەو ئاواتیانە نە بە ئەڵڵا، نە بە ئەڵڵا ئەوە ئاواتیان نییە. ئاواتیانەوەی بێنەوە بەس دوو سوجدە بۆ خوا بەرن، دوو سوجدە. ئەستەغفرڵڵایە بکەن. یا لیت قومی یعلمون ئیسا ئەڵێن خۆزگایە خزمەکانمان بیانزانیایە ئەوە خەڵکی هەڵەبجە سەرگەرمی چین ئەم هەرا و قاڵ و مەقاڵ و درۆ و دەلەسە و دەستبڕینە چی ئەم خەڵکە سەری واتیە ئەوەی کە مردووە ئیسا دەرکی کردووە ئەزانێ ئێرە چ غەوغایەکە ئەزانێ ئێستا چ بازاڕێکە بەڵام ئەو لە دەستی دەرچوو ئێ تۆ لە دەست دەرنەچووە دەی تۆ بیر بکەرەوە دەی پێشەوەی بووبن بۆ گۆڕستان پێشەوەی کفنی لەبەر بکەن پێشەوەی بە ئاو بوو شۆرن نازانی ساردە یا گەرمە دەی بیری قیامەت و هەبێ پێغەمەر گیانە فەرمێ صلی الله علیه وسلم الکیس من دان نفسه ژیر دانا کەسێکە سەرکۆنەی نەفسی خۆی ئەکا ئەیمۆچێنێ عاقڵی دەکا بۆ ئەوەی ملی نەشکێنێ وعمل لما بعد الموت ئیشەکا بۆ دوای مردن والعاجز پەککەوتە و ماڵوێران گەمژە کەسێکە من اتبع نفسه هواها ئەوەیە شوێن هەواکەوێ هەوای چی پێ بڵێ ئەوەکا نەفسی حەزی لە چی بکا ئەوەکا و تمنی علی اللە دوای ئەڵێ خۆزگە خوا ئەوەی بۆ بکردمایە خوا ئەوەی بۆ بکردمایە تۆ وا مەبە تۆ سەنگین بە تۆ ئیدانەی نەفسی خۆت بکە سەرکۆنەی بکە لە خراپە بیگێڕەوە فێری چاکەی کە ڕێگەی حەقی پێ بگرە خوای پێ بناسە خزمەتی خەڵکی پێ بکە ئیش کە بۆ دوای مردن چونکە بەخوا لەوێ بەهشت هەیە لەوێ ڕەزامەندی خوا هەیە بەڵام ئەوەی لێرە ئیشی بۆ نەکا لەوێ دەسی ناکەوێ ئیشکردن بۆ قیامەت دنیامان لەدەست دەرناکە ئەبێ ئاگامان لە خۆمان بێ و وریا بین. لەم سەری ساڵەوە بیری خۆم و ئێوەم خستەوە. گەنجەکان، دەوڵەمەنەکان، لەش ساغەکان، خاوەن کاتەکان، خاوەن سیحەتەکان، ئاگاتان لێ بێ، بەرنامەیە دابنێن با ئەمساڵتان جیا بێ لە پار. با هەر وەکو شریت بە شوێنی خۆیان نەڕوا، گۆڕانێ لە ژیانتا دروست بکە، کارێکی چاکە پێشکەش بکە، خزمەتێ بکە، بیر بکەرەوە، تۆبەیە بکە، واز بێنە. ئەڕوا بۆ کەس نامێنێ. لە خوا داوا ئەکەم بە ناوە پیرۆزەکانی بە ئیسمی ئەعزەمی کە لە گوناهی ڕابوردوومان خۆش بێ عاقیبەتمان خێر بکا ئیسلاحی حاڵمان بکا وڵات و مەملەکەتمان لە هەموو فیتنە و ئافاتێ پارێزێ خوایە داوات لێکەین بە ناوی پیرۆز نەخۆشەکانمان شیفا بدەی قەرزارەکان لە قەرز ڕزگار بکەی بێ هاوسەرەکان بە هاوسەری باش دامەزرێنی بێ مناڵەکان دڵخۆشکەی بە مناڵی باش خوایە بە ناوی پیرۆزت داوات لە یەکەم بارێ نەدەی بەسەرمانا بەرگەی نەگرین و تەحەمولی نەکەین خوایە بە ناوی پیرۆزت داوات لە یەکەم مسوڵمانان پارێزی لە هەر شوێنێکی ئەم دنیایەدا یا ڕەبی خوایە بە ناوی پیرۆزت هەر مسوڵمانە داوای دوعای خێری لێ کردوین بۆ هەر مەبەستێ جێگەی ڕەزامەندی تۆیە خوایە ئاواتی حاصل کەی خوای ئاواتیان حاصل کەی خوای لەم جەمە خۆشببی لە باوکو دایکمان ئەوەش کەوا ماڵی بۆ تۆ دروست کردووە خوای لەم ئاگرە و لەم شەڕشکەوە